بەڕێزان گەیشتینە پاری چواردە، نهێنی سوقرات. لە کاتی مشتومڕ لەگەڵ خەڵکدا قسەکانی خۆتان لەو خاڵەوە دەست پێ مەکەن کە هاوگونجاوی یەکتر نین. هەمیشە هەوڵی ئێوە دەبێت لەو ڕێگەیەوە بێت کە خاڵە هاوبەشەکانی هەردوولا بناسرێت و لەسەریان دووپات بکرێتەوە. تا دەتوانی هەوڵ بدە بە لایەنی بەرامبەری بقوبڵێنیت لە هەمان ڕێگادایت. کە ئەوی تێدایە تەنها دەربارەی هەندێک بەربەستی کەم بایەخ جیاوازیتان هەیە و ئەم جیاوازیەش ناتوانێت زۆر گرنگ بێ چونکە کاتێک کە ڕێگە یەکێک بێت ئەوا ئاکامیشی هەر یەکێک دەبێت چونکە بۆ هەردوولا مەبەست و مەرام گرنگە نەک ڕێگەی گەیشتن بەو مەبەستە لە هەمان سەرەتای مشتومڕدا وەهای ڕێکبخەن کە لایەنی بەرامبەرتان لە پاڵپشتی وتەکەی ئێوەدا بڵێت بەڵێ دروستە بەڵێ ئەگەر بارو دۆخێکتان خوڵقاند کە کەسی بەرامبەر نەفیتان بکات واتە نە بەم جۆرە نیە ناکرێت ئەمە قبوڵ بکرێت. زۆر بە دژواری دەتوانن لە خاڵە هاوبەشە واقیعییەکانیشدا بگەنە ئەنجام. پڕۆفیسۆر ئوراستریت لە کتێبە سوودبەخشەکەی خۆیدا لەژێر ناوی ڕێگەی دزەکردنە ناو کەسانی تر دەنووسێ، بە دژواری دەکرێت بۆ نە وەڵامێک دەست بخرێت کە بەیانکەری سەرکەوتن و بردنەوە بێت، نە بەربەستێکە کە سەرکەوتن بەسەریدا زۆر سەختە. کاتێک کە نە دێتە سەر زمان، پارێزەرە بەهێزەکانی وەک غرور، بەرزی ناخ و دەروون لەسەر پاراستنی پێداگری دەکەن. کاتێک کەسێک وتی نە، تەنانەت ئەگەر هەڵەش بێت سوورە لەسەری، پاشان پێدەچێت لایەنی بەرامبەر ئەوەی بۆ ڕوونبێتەوە کە ئەو وشەیەی هەڵە بەکارهێناوە. بەڵام غروری تاکەکەسی کە زۆر گرانبەهایە و دەبێتە ڕێگر لەبەردەم داننان بە هەڵەکاندا، قسەیەک کە کرا، بێژەر هەرچۆنێکی کردووە هەوڵدەدات لەسەری سووربێت و دووپاتی بکاتەوە، کەواتە هەر لەبەر ئەمەیە کە چاکترین کار هاندانی کەسی بەرامبەرە تا هەنگاو لەڕێی ڕاستدا، هەڵبگرێ. قسەکەری لێهاتوو شارەزا لە سەرەتای قسەکانی خۆیەوە باسەکە بە جۆرێک ئاوەڵا دەکات کە چەند جارێک بەڵێی دەستکەوێت، وەها قسەکەرێک بە ئاسانی لایەنی دەروونی بیسەرانی خۆی دەستنیشان دەکات و لە ڕێگەی باش و گونجاودا هەنگاو هەڵدەگرێ، وەها ڕێڕەوێک هەروەک ڕێڕەوی تۆپێکی بلیاردە کە لە ئەنجامی لێدانی یارییەکەوە گرتوویەتیەبەر ڕێڕەوی ڕاستەوخۆ تا گەیشتن بە بەربەستی یەکەم بەردەوامە پاشان پەیوەست بە توانای بەربەستەکە ڕەهەندەکە دەگۆڕێت و ئەگەر هاتوو بەربەستەکە لەو پەڕی توانا و هێزدا بێت ئەوا تۆپەکەی لە ڕەهەندی پێچەوانەدا لەسەر جوڵەی خۆی بەردەوام دەبێت و تا پێکدادان لەگەڵ بەربەستی دوایی جوڵەی ڕاستەوخۆ بەردەوام دەبێت و هەروەها کاتێک کەسێک لە ناخی دڵیەوە دەڵێت نە و ئەم قسەیەش زۆر بە جدی دێتە سەر زمانی ئەو، تەنها وشەیەکی دووپیتی، نون و، های، دەرنەبڕیوە. دەستووری کارکردە دەروونزانییەکان پێمان دەڵێن کە هەموو بوونی ئەم کەسە حاڵەتی بەرگریی بۆخۆوە گرتووە، حاڵەتی ڕووخسار و گرژبوونەوەی ماسولکەکان و تەنانەت تێکچوونی کاری غوددە دەرەقییەکان لەسەر حاڵەتی بەرگری و بەرگربوون جەخت دەکاتەوە. لە زۆربەی ئەو کاتانەدا کە نە زۆر بە جدی لە دەم دەکەوێتە خوارەوە چەند ئەندامێکی جەستەی قسەکەر بە گرژبوونێک سووک و توند بەرگرییەکی گشتی ئامادە دەکەن و حاڵەتی ئامادەباش بە خۆ دەگرن بە کورتی کۆی دەزگای هەستیاری و ماسولکەکان کە ئامادەبوون بۆ بەرپەرچدانەوە چیدی هیچ قسەیەک وەرناگرن و سەرپێچی دەکەن. بەڵام لە حاڵەتی جوڵەدا لە ڕەهەندی پێچەوانە ئەگەر هاتوو کەسەکە بە سووربوونێکی تەواوەوە سوودی لە وشەی بەڵێ وەرگرت ئەوا هیچ یەکە لەو حاڵەتە بەرگرییانە دەرناکەون و ئەندامەکانی زنجیرەی هەستەکان بۆ وەرگرتن ئامادە دەبن هەر بۆیە هەرچی زیاتر لە سەرەتای گفتوگۆکەوە لە کەسی بەرامبەر وەڵامی ئەرێ وەربگرین ئەگەری سەرکەوتن لە مشتومڕەکەدا بۆ ئێمە زیاتر دەبێ کاردانەوەی بەڵێ شێوازێکی زۆر سادەیە کە بە هەموو سادەییەکەوە پشتگوێ دەخرێ. زۆرجار دێتە بەرچاو کە خەڵک هەستی گرنگبوونیان هەر لە هەمان سەرەتای گفتوگۆدا بە ڕەفتاری دوژمنکارانە تێر دەکەن. نوێنەرێکی ڕادیکاڵ هاوڕێ لەگەڵ برا موحافیزکارەکەیدا لە کۆنفڕانسێکدا بەشداری دەکات و ئەو لە سەرەتای باسەکەوە هەوڵ دەدات تووڕەیی براکەی بورووژێنێت. بۆچی وەهایە؟ ئەم کارە چ سوودێکی هەیە؟ ئەگەر بۆ چێژ وەرگرتن ئەم کارە دەکات، دەبێت لێی خۆش بێت. بەڵام ئەگەر وا چاوەڕوانە لەم ڕێگایەوە سوودێکی چنگ بکەوێت، ئەوا لە ڕوانگەی دەروونزانییەوە کەسێکی گێل و گەمژەیە. چونکە لە دیدگای دەروونزانییەوە تەنها مرۆڤی گەمژەیە کە دەتوانێت بکەری کردار یا بێژەری قسەیەکی بێهوودە بێت. ئەگەر قوتابییەک، موشتەرییەک، منداڵێک، مێرد یا ژنێک وا لێکەیت لە سەرەتاوە بڵێت نە ئەوە عەقڵی ئەفلاتوون و سەبری فریشتەکانی دەوێت تا ئەو وەڵامە نەرێیە بکرێ بە ئەرێ. حاڵەتێکی سوودوەرگرتن لە تەکنیکی ئەرێ کە جیمس ئیمرسۆنی سندوقداری بانک پێی هەستابوو لە پۆلدا باسی کرد لێرەدا دەیگێڕینەوە. بەڕێزان بەڕێز ئەمرسۆن بۆی جێڕامەوە چەند ڕۆژ لەمەو بەر کابرایەک سەردانی بانکی کرد تا حسابێکی پاشەکەوتی بۆ بکەینەوە من فۆرمی ئاساییم خستە بەردەمی تاک و پڕی بکاتەوە ئەو هەندێک لە پرسیارەکانی بە شەوق و زەوقەوە وەڵام دایەوە بەڵام لە وەڵامدانەوە بە هەندێک پرسیار خۆی دزیەوە ئەگەر ئەم ڕووداوە بەر لە بەشداربوونم لەم خولەدا ڕووی بدایە بێگومان پێم دەوت ئەگەر فۆرمەکە بە جوانی پڕ نەکەیتەوە ئەوا ناتوانم حسابەکەت بە ناوەوە بۆ بکەمەوە ئەوەش بڵێم بە شەرمەزاریەوە پێشتر چەندەها جار ئەوەم بەسەردا هاتووە و لێرەدا ئەوەش سەرنج ڕاکێشە کە لەو کارەش هەستم بە خۆشحاڵی و ڕەزایەت دەکرد چونکە لەم ڕێگەیەوە بەرامبەرم تێدەگەیاند کە سەرۆک چێیە و لەو میانەیشدا ڕێساکانی بانکم دەدایەوە بە ڕوویدا بەڵام ئەم ڕەفتارە بە دڵنیاییەوە خۆشحاڵی موشتەری دەستەبەر نەدەکرد بەڵام ئەو ڕۆژە بڕیارم دا لە عەقڵی تەندروست سوود و یارمەتی وەربگرم و نەک تەنها دەربارەی ئەو زانیاریانەی کە بانک دەیویست قسە بکەم، بەڵکو دەربارەی خواستی موشتەریەکەش قسە بکەم و بێجگە لەمانەش سوور بووم کە لەهەمان سەرەتاوە ناچاری بکەم پەیتا پەیتا وەڵامی بەڵێ بداتەوە و هەر بۆیە لەگەڵیدا هاوڕا بووم ووتم ئەو زانیاریانەی کە حەز ناکەن بینووسم ئەوەندەش پێویست نین بۆ بانک و پێدەچێت بۆ خۆتان گرنگتر بێت بۆ نموونە گریمان لە کاتی مردندا ئێوە ئەو پارەی لە بانکدا کە هەتانە حەز ناکەن ئەم پارەیە بگات بە میراتگرەکانتان پیاوەکە بێ پەردە وەڵامی دایەوە ئەی چۆن نامەوێ خواستی یەکەمی منیش هەرەمەیە، کەواتە بە ڕای ئێوە بیرۆکەیەکی باش نییە ئەگەر ناوی خێزانی و نازناوتان بدەن بە ئێمە تاکو لە حاڵەتی مردنتاندا بەبێ هەڵە و دواکەوتن وەک خواستی ئێوە ڕەفتار بکەین؟ پیاوەکە جارێکی تر بە پەلە وەڵامی دایەوە، بەڵێ بەڵێ ئەم کارە دەکەم. بەم شێوە کورتە بە خێرایی شێوەی ڕەفتاری موشتەریەکە کە تا ڕادەیەک لاویش بوو گۆڕدرا و لەگەڵ ئەمەی کە زانی ئەم زانیارییانە بۆ پاراستنی بەرژەوەندییەکانی خۆی پێویستە نەک لەبەر پاراستنی بەرژەوەندییەکانی بە ڕەزایەتی تەواوەوە و نەک تەنیا هەموو زانیارییەکانی دەربارەی خۆی پێداین، بەڵکو لەسەر پێشنیاری من حسابێکی سپاردەشی کردەوە و دایکیشی وەک کەسی سوودوەرگر دەستنیشان کرد، ئەگەر بە ڕەزایەتی تەواوەوە وەڵامی هەموو ئەو پرسیارانەی دایەوە کە دەربارەی دایکی ئاراستەی کرابوو، بەم کارە من ئاگاداربووم کە دەستخستنی وەڵامی بەڵێ لە هەمان سەرەتای بابەتیدا مەسەلەی بەگژاچوونەوە فەرامۆش کراوە و پیاوەکە تێکڕای پێشنیارەکانی من بەو پەڕی خۆشحاڵییەوە قبوڵ دەکات. ژوزف ئالسیۆن لە نوێنەرانی فرۆشی وستینگهاوز لەم پەیوەندییەدا تەجروبەیەکی هاوشێوەی هەیە کە خراپ نییە باس بکرێ. با لە زمانی خۆیەوە بیبیستین. لەو ناوچەیەدا کە من کارم دەکرد سەرمایەدارێکی لێ بوو کە کۆمپانیا زۆری پێ خۆش بوو شتێکی پێ بفرۆشێت. نوێنەری فرۆشتن کە بەر لە من لەو ناوچەیەدا کاری دەکرد لە ماوەی دە ساڵ هەوڵی دا نەیتوانی سەرنجی خاوەن کارخانەی ناوبراو ڕابکێشێ و بەرهەمی هەوڵی منیش کە نزیکی سێ ساڵ دەبوو ئاکامێکی نەبوو. نوێنەریی فرۆشت لە هەموو ئەو دە ساڵەی چالاکی خۆیدا چەند جارێک چوو بۆ لای ئەو و بە دەستی بەتاڵ گەڕابۆوە و منیش پاش گرتنە ئەستۆی ئەو پۆستە بە بێ وەستان سێ ساڵ هاتووچۆم کرد. پاش سێ ساڵ یاخود باشتر بڵێم هەوڵی سیانزە ساڵەمان تەنها ئاکامی یەک پێشنیاری کڕین بوو ئەویش بەو مەرجەی کە ئەگەر پەسەند نەکرا وەریبگرینەوە. پێشنیارەکەی ئەو بۆ کڕینی چەند ماتۆڕێک بوو کە ئەگەر بهاتایە ڕەزایەتیمان مسۆگەر بکردایە دەمانتوانی لەوەو پاش هەزارەها پێشنیاری لێوەربگرین پاش تەسلیم کردنی داواکاریەکە چونکە ڕامان ئەوە بوو کە داواکاری تری لێ دەستبخەین دڵنیا بووم کە ماتۆڕەکان بە تایبەتمەندێکی چاک تەسلیم کراون و هەر لەبەر ئەمەش بە تەواوەتی خۆش کەیف بووم. بەڵام سێ هەفتەی تر لەگەڵیدا پەیوەندیم گرت، ئەندازیاری باڵای کۆمپانیاکە، ئەو وەها هەواڵێکی چاوەڕوان نەکراوی بە من دا کە بە تەواوی ئاوەژوو بووم و شڵەژام. ئەو ئەندازیارە لە کۆتاییدا بە منی وت، بەڕێز ئالسیون، من ناتوانم بێجگە لەو پێشنیارەی کە کردوومە چیدی شتی تر داوا بکەم لێە. بە سەرسوڕمانەوە پرسیارم کرد، بۆچی؟ مەگەر کەموکوڕییەک لە کارەکەدا هەیە؟ لەبەر ئەمەی کە ماتۆڕەکانی ئێوە لە ڕادە بە دەر داخ دەبن، ئەوەندە گەرم دەبن؟ کە ناتوانم دەستی لەسەر ڕابگرم. دەمزانی کە مشتومڕکردن لەگەڵ ئەودا سوودی نییە، چونکە چەندەها جار ئەم کارەم کردبوو هیچ ئاکامێکی نەبوو، هەر بۆیە کەوتمە بیری دەستخستنی وەڵامی ئەرێ لەوەوە و هەر بۆیە وتم، بەڕێز ئیسمیت، من لە سەدا سەد هاوڕام لەگەڵ ئەوەدا کە ئێوە دەیڵێن، ئەگەر ماتۆڕەکانی ئێمە گەرمدادێن ئێوە چیتر نابێت لەوانە بکڕن. ئێوە نابێت ماتۆڕێک بکڕن کە لەگەڵ بنەماکانی ئەنجوومەنی بەرهەمهێنەرانی ئامێرە کارەباییەکاندا جیاوازی هەیە. گوێم لە دەنگێ بوو کە وتی، بەڵێ هەر وایە کە ئێوە دەیڵێن. یەکەم وەڵامی ئەرێم لەو وەرگرتبوو. درێژەم پێ دا و وتم، رێساکانی ئەنجوومەنی بەرهەمهێنەرانی ئامێری کارەبایی دەڵێت، ماتۆڕێک کە بە شێوازێکی دروست بەرهەم هێنرابێت، پێ دەچێت پلەی گەرمییەکەی بگاتە بەرزتر لە حەفتا و دوو پلەی فاهرەنهایت لە چاو پلەی گەرمی ژوورەکەدا. ئایا ئەمە دروستە؟ دروستە بەڵام ماتۆڕەکانی ئێوە زۆر زیاتر لەم پلەیە گەرم دەبن پلەی گەرمی کارخانە چەندە لە نزیکەی حەفتا و پێنج پلەی فەهرەنهایتدا زۆر باشە پلەی گەرمی کارخانەکەی ئێوە حەفتا و پێنج پلەیە و ئێوەش حەفتا و دوو پلەی دەخەنە سەر کە سەرجەمی دەگاتە سەد و چل و حەوت پلەی فەهرەنهایت بەڕاست ئێوە دەتوانن دەستی خۆتان لەبەردەم بەلوعەیەکدا ڕابگرن کە پلەی گەرمی ئاوەکەی سەد و چل و حەوت پلە بێت ئایا دەستی ئێوە ناسووتێ بۆچی نا کاری ژیرانەش هەر ئەمەیە. گفتوگۆکەی ئێمە ماوەیەک درێژەی کێشا و سەرەنجام ئەو سکرتێرەکەی خۆی بانگهێشت کرد و دەستووری پێ دا بۆ مانگی داهاتوو پێشنیارێکی بەرامبەر بە سێ سەد و پەنجا هەزار دۆلار بۆ کڕین بە ئێمە بدات. ساڵەها درێژەی کێشا و هەزاران دۆلار زەرەرمان کرد تا سەرەنجام ئەو خاڵەمان بۆ دەرکەوت کە مشتومڕکردن بێ سوودە و دەبێت هەوڵی خۆمان بخەینە گەڕ تاکوو بە دەستخستنی وەڵامی ئەرێ لانی بەرامبەر نەخەینە حاڵەتی بەرگریکردنەوە. سوقرات کە بە مێشە سەگەکەی ئەسینا ناوبانگی دەرکردبوو، سەرەڕای پێپەتی بوونی وەها مرۆڤێکی بیرتیژ بوو کە توانی کارێک بە ئەنجام بگەیەنێت کە پاش ئەو ڕێژەیەکی کەمی مرۆڤەکان نەبێ کەس تێیدا سەرکەوتوو نەبووە. پاش بیست و سێ سەدە کە لە مەرگی ئەو تێدەپەڕێ، جیهان تا ئێستاش ئەو بە یەکێک لە عاقڵترین ئەو کەسانە دەزانێ کە توانای قەناعەت پێکردنی ئەوتۆیان هەیە کە ئەم دونیا پڕ ئاشوبەیان خستە ژێر کاریگەری خۆیانەوە. بەڕاست شێوازەکەی ئەو چۆن بوو؟ ئایا بە خەڵکی دەوت کە لە هەڵەدان؟ نەء، ئەو زیرەکتر بوو لەوەی کە وەها شتێک بڵێت. شێوازی ئەو، کە بە شێوازی سوقرات ناسراوە، لەسەر بنەمای دەستخستنی وەڵامی ئەرێ لە بەرامبەر وەستاوە. ئەو چەند پرسیارێکی لەڕکەبەر دەکرد، کە وەڵامی هەمووی ئەرێ بوو. سوقرات لایەنی بەرامبەری ناچار دەکرد، کە بەبێ وەستان دان بە قسەکانی ئەودا بنێت، سەرەنجام پاش ئەوەی کە توانیبووی ژمارەیەکی زۆر بەڵێ لە بەرامبەرەکەی دەست بخات، هەروا درێژەی بە پرسیارکردن دەدا تا ئەمەی کە کەسی بەرامبەر بەبێ ئەمەی خۆی ئاگادار بێ لە وتەکانی سوقراتەوە دەگەیشتە ئەو ئاکامەی کە لەگەڵ ئەو شتەی کە چەند خولەکێک لەوەو پێش لەگەڵیدا دژایەتی کردبوو بە تەواوەتی هاوڕا بووە. مۆڵەت بدەن جارێکی تر پیاوێک لە هەڵەدا ببینین و لە شێوازی سوقراتە پێپەتیت دەربارەی ئەو سوود وەرگرین. بۆ نموونە با بە لەسەرخۆیی و میهرەبانی شتێکی لێ بپرسین کە لە وەڵامی ئێمەدا بڵێت، بەڵێ. چینییەکان پەندێکیان هەیە کە لێوانلێوە لە دانایی و ژیریی دێرینی ڕۆژهەڵات. ئەوەی کە لەسەرخۆ هەنگاو دەنێت زۆر دوور دەڕوات. پێویست بە ڕوونکردنەوە ناکا کە بڵێین شارستانییەت و ژیاری و فەرهەنگی چین بە پێشینەی پێنج هەزار ساڵە لە سروشتی مرۆڤدا موتاڵای زۆری کردووە و دانایی زۆریان لەم ڕێگەیەدا پاشەکەوت کردووە کاتێک دەگاتە ئەو ئەنجامەی کە ئەوی کە لەسەر خۆ هەنگاو دەنێت زۆر دوور دەڕوات ناوەرۆکێکی ژیر و بە بەها دەخاتە ڕوو. کەواتە ئەگەر دەتانەوێت خەڵکان بکەنە هاوبیروڕای خۆتان ئەوا کارێک بکەن کە لایەنی بەرامبەر بەبێ وەستان و دەستبەجێ وەڵامی بەڵێتان بداتەوە.